بسم الله الرحمن الرحیم چەند فەرمانی تر لەوانەی کە پێویستە ئینسان مسلمان لە ناو خانەواداوە لە ناو کۆمەڵە لە بەرچاوی بنوە ڕعاەتیان بکە و عملیان پێ بکە ماون کە بڕێکیان بە ئیزنی خوا ئێستا بەیان کرد هەر لە سوورەی نورا فەرمانێ هاتووە بۆ ئەوەی کە ئینسان بەبێ ئیزن و ئیجازە نەچێتە ماڵی کەس ماڵێکە خەڵکی دیان تەنها لە کاتێکا بچێت کە ئیزن و ئیجازەیان لێوەرگرێ و نەتەنها ئەوە بەڵکو بزانێت کە یان ناخۆش نییە کە ئەچێ نابێ بە سەبەبی ناڕەحەتیان ئامادەن بۆ ئەوەی کە میوانداری و پەزێرایی لێ بکەن ئەم سەلامکردنە ئەوەی تایە کە ئێوە دڵتان تەخت بێ لەلایەن منەوە تووشی هیچ ئافەت و دەرد و بەڵا و ناخۆشیەک نابن من قەستی ئەوە نییە کە هیچ زەرەر و زیانێکتان پێ بگەن چونکە ئەگەر قەستی ئەوم وایە دوعای خێرم بۆ ناکرد نەموت نەماوت بەسەلام عەلەکم يا أيها الذين آمنوا لا تدخلوا بيوتا غير بيوتكم حتى تستأنسوا وتسلموا على أهلها ذلكم خير لكم لعلكم تذكرون بان كات اواني كايمانيان هنا افرميت ماڵانی تر غەیری ماڵی خۆتان هەر ماڵێکی تر کە کەسی تری تایە حتا ئەگەر ماڵەکە ئینسان خۆی مالیکی بێ خۆی ساحبی بێ بەڵام دابێتی بەکرێ کرێنشینی تیاوێ ئەوەش هەر ئجازە نیە هەروە بڕاتنان ماڵانی تر غێری ماڵی خۆتان ماڵێکە کەسی تری تایە غێری خۆتان و ژن و ناڵتان مەڕۆنە ناوی تا کاتێک کە ئزن وەرگن ئیجازە وەرگن لە ساحب ماڵەکە و بزانن کە ئەوان پێیان خۆشە تەنها ئیجازە وەرگرتنەکە نیە بزانن کە ئەگەر بڕۆن ئامادەن بۆ ئەوەی کە میوانداری و پەزێراییتان لێ بکەن و ناڕەحەت نابن بە چوونی ئێوە و پێیان ناخۆش نییە کە بڕۆن و لە کاتێکا کە ئەڕۆن سەلامیان لێ بکەن و بە سەلامکردن دوعای خێریان بۆ بکەن و بۆیان ڕۆشنکەنەوە کە چوونی ئێوە بۆ ئەوێ ئەوەی تیان یەک کەمترین زەرەر و زیانێکیان پێێت ئا ئەوە باشترە بۆتان لەوەی کە بەبێ ئیزن و ئیجازە وەرگرتن یا بە ئیزن و ئیجازە وەرگرتنێک کە هەر ڕواڵەتی بێت و زاهری بێ و لە حقیقەت ئیزن و ئیجازە نەبێ و ساحب ماڵەکە پێی ناخۆش بێ و حەز نەکات کە بڕۆن ئاوا بڕۆنە ماڵەوە یا بڕۆن و سەلام نەکەن و ئەو دوعای خێریان بۆ نەکەن ئەوەتان بۆ بەیانەکەین بەڵکو بیرکەنەوە کە بزانن ئەمە باشە ئەمە جوانە و ئەگەروانەکەن ناخۆشە و خوڕەوشتێکی خراپە کە حەق نییە ئەوە خوڕەوشتێ لە ناو مسلمانانە و ناو کۆمەڵی ئیسلامیا ببێت دەی بنا لەسەر ئەمە لەسەر هەر مسلمانێک واجبە کە کاتێ ئەوێ بڕوا بۆ ماڵی کەسێک بزانێت کە تەرەفەکە پێی خۆشە ئیجازادا و ئامادەیە و حەزەکە بۆ ئەوەی کە حەزەکە کە بڕوە و کاتێک کە چوو سەلامیان لێ بکە جا ئیتر ئەوە بە شێوەی جۆر جۆر ئەکرێ ئینسان پێ بزانێ بزانێ کە ئیجازەیان هەیە و ئزنیان هەیە و ناڕەحەت نابن بەچووی ئەکرێ بەو جۆرە بێ کە ئینسان بڕاتە دەم دەرگەکە و بدا لە دەرگا و ئیجازە و ئزن وەرگێ و لە کاتێکا کە ئیجازەی ئەدەن ئەتوانێ سیر کا بزانێ لەبەر و دەربایسی و لە شەرم و حیا ئجازەیان داوە یا بەدڵ ئجازەیان داوە پێیان خۆشە بڕوە ئەگەر زانی ڕویان نییە جوابی بکەن ئەگەر نا پێیان خۆش نییە لەو کاتا بڕوە ئەوە دروست نییە بڕوا و ئەبێ حتون بگەڕێتەوە ئەمما ئەگەر زانی پێیان خۆشە و ئامادەگیان هەیە بۆ ئەوەی کە بڕاتە ماڵەوە ئەوە بڕوا و سەسلام کاودانیش بە جۆری تریش ئەبێ وەک ئەمڕۆکە تەلەفۆن هەیە کە ئەوە باشترین ڕێگەیە ئەگەر دەستکەوێ بۆ ئینسان لە پێشا پێش لەوەی کە بڕوا تەلەفۆنی خەبەریان پێبا کە ئایا ئامادەن بۆ ئەوەی کە لە فلان سەعاتا بڕوا بۆ ماڵیان یا ئەگەر لەو ساعتە ئامادەنین لە چ ساعتێکی ترا ئامادەن وەختیان لێ وەرگێ دیاری کا کە لە وەختێک ئاڕوە وا دوای ئەوە لەسەر ئەو وەختا بڕواوە بە ئەنازەیەک کە نابێ بەهۆی ناڕەحەتیان و ئەوان پێیان خۆشە لەوێدانش دخلوها حتى يؤذن لكم ئەگەر کەستان دەست نەکەوت لەو ماڵان ئەو ماڵانەی کە بۆیان ئەڕۆن چون و داتان لە دەرگایە بە هەر جۆرێکی تر کەستان لەوێ دەست نەکەوت ئیتر یا کەس لەوێ نەبوو یا بوو بەڵام خۆی شاردەوە و جوابی نەداوە و ئێوە کەستان نەدی لەوێ ئەوە مەڕۆنە ناو ماڵەکە حەقتان نییە هەروا لە خۆتانەوە بڕۆنە ماڵەوە تا کاتێک کە ئێزن و ئیجازەتان پێ بدرێت وەک ئەوەی کە کەسێ خۆی لە بازارە لە دوکانە لە باخایە لە جێگایەکایە و کاتێک کە میوان ئەروا بۆ ماڵەکەی خەبەر پیاکە کە میوانەکە چووە کەسێ ئەنێرێ پێ ئەڵێ کە بڕۆ بە میوانەکە بڵێ بڕاتە ماڵەوە تا خۆمیانەوە ئەوە جایز ئەوە دروسە ئەمما ئەگەر کەسی نەبی لە ماڵەوە کەسی دەست نەکەوت و ئیجاازەیشی نەدرا بوو کە بڕاتە ماڵەوە ئەوە حەقی نییە کە بڕاتە ماڵەوە ئەبێ بگەڕێت وإن قیل لکم ارجعوا فارجعوا ئەگەر پێتان وێژرا بگەڕێنەوە ئێستا وەخت نییە ئامادە نین بۆ ئەوە کە میوانداری بکەین ئیش و کاری ترمان هەیە حەز ناکەین کە ئێستا کەسێ بێتە ماڵەوە یا بە هەر جۆرێکی تر پێتان وێژراکە بڕۆنەوە ئەوە بڕۆنەوە هو ئەزها لەکم ئا ئەوە کردارێکە کە زیاتر خێر و بەرەکەتی تایە بۆ کەوابوو ئەگەر ئینسان چوو کەسی لە ماڵەوە نەدی ئەبێ بگەڕێتەوە مەگەر ئەوەی کە ئجاازەی درا بێ بڕاتە ماڵ و ئەگەر کەس لە ماڵا بوو و بەڵام حاضر نەبوو کە میوانداری بکە ئیش و کاری بوو گیر و گرفتی بوو معزەرەتی هێنایەوە و وتی کە ئێستا وەخت نییە و بڕۆ و لە وەختی ترا و لە کاتی ترا بێرەوە بۆ لامان ئەوە بێ ئەوەی کە دڵی ناڕەحەت بێ واجبە لەسەری بگەڕێتەوە و نەڕاتە ماڵەوە نەبێتە هۆی زەحمەت و دەری سەریان والله بما تعملون عليم و هەرچێک کە ئەنجامی ئەدەن ئێوە خۆی متعاال بەوە زانایە و ئەزانێت کە چی ئەەکەن و چاوی لێتانە و چاودێریتانە تا کە ئەگەر خلافی فەرمانی ئەو بژوڵێنەوە دیارەکە لە دەست سزا و موجازاتی ئەو دەرناچێت هەروا کە ئەگەر ئیتاعەت و فەرمانبرداریتان لەو کرد ئەوە حتممەند جەزای خێری ئەو ئیتاعەت و فەرمانبرداریەتان دەسەکەن ئەمە ماڵێک کە دانیشتوی تیاێ کەسێک بێت کە ساکنی ئەو ماڵە بێت ئەمە بڕێ ساختمان بڕێ مەسکەن هەن کە عمومی کەسی تایبەتیان تیانە وەک وەک ئوتیل و مسافرخانە وەک مەدرسە وەک کاروانسەرا و وەک سینما وەک هەر ساختمانێتر کە ئاوەها بێ کارێکتان بێ ئیش و کارێکتان ببێ لەوێ وە شتێکتان لەوێ بێ کە نیازتان بەوە بێ کە بڕۆنە ئەو ماڵانە ئەوێ کەسێک کاری بە مسافرخانە و هوتلێک بوو کاری بە مەدرسەیەک بوو کاری بە کاروان سەرایەک بوو بیمارستانێک یا هەر شتێک کرد لەوانە هەڵبەتە بیمارستان ئەگەر ئزم و ئجازەی نەدەن ئەوە دیارەکەی تر بەبێ ڕعاەتی ئەگەر ئەو مەسکن و ماوا و ساختمانانە کە عمومین و هی کەسێ تایبەت نیەن و کەسێ لەوانە ژیان بەسەر ناباونێ کردوون بە مەسکەنی خۆی ئەگەر کار و کار و ئیشێکان لەوێ بوو و نیازتان بوو بەوەی کە بڕۆن و شتێکتان لەوێ بوو ئەوە قەیناکە بەبێ ئجازە بڕۆن چون کەس نییە کە ئجازە لێوەرگرن و کاریشتان هەیە نیازتان هەیە بەوەی کە بڕۆن بەڵام ئەوەش بزانم کە لێرەشا هەر ئەبێ خواتان لەبیرابێ چونکە ڕەنگە کەسانێک کە ئیمانیان دانە مەرزاوە ئاوە بکەن بە بەهانە بڕۆنە ئەو ماڵە عمومیانە ئەو ساختمان و مەسکەنە عمومیانە بە بەهانەی ئەوە کشتێکیان لەوەیە بەڵام لە کاتێکا بڕۆن کە مەسەلەن نامەحرەمێک لەوەیە بۆ ئەوەی کە بگەن بەو نامەحرەمە و شتێ ناشەرعی توش بن کە ئەفەرمو والله يعلم ما تبدون وما تكتمون و ئەزانێت کە چ شتێ دەرەخەنوە چ شتێ ئەشارنەوە ئەگەر هاتوو کەسێکان وای دەرخست کە ئەوە لەبەر ئیش و کارێ ئەرواتە ئەو ساختمانەوە ئەو ماڵە عمومیە بەڵام لە دڵیا ئەوە بوو کە لەوێ لەگەڵ نامەحرەمێک ڕوبەڕوو بێ و تووشی نامەحرەمێک بێ ئەوەخوا بەوە ئەزانێەوە لەسەر ئەوە سزا و محاکمەی هەیەەوە جەزای ئەو کەساداتەوە کە ئەو شتە لە دنیا ئەشارێتەوە و شتێکی تدا ئەلبەتە لە مسافرخانە ئەگەر کەسێ ئۆتاقێکی بۆ خۆی گرت ئیتر تا کاتێک کە وەختەکەی تەواوە بێ ئەو و تاقە هی ئەوە مەسکن و ماوای ئەوە کەسی تر بەبێ ئیجازە ناتوانێت بڕاتە ماڵەوە ئەوەی کەوتمان جایزە بڕاتە ناو مسافرخانەوە بە چشنی عمومی بوو هەروە بڕاتە ناو ئەسلی مسافرخانەکە نە ئەوەی کە بڕاتەوە تاقی هەمووە و ئێستا حکمێکی تر فەرمان و دەستورێکی تر لە لایەن خی متعاالەوە کە زۆر بەداخەوە هەر تەوا و غەری بە و ڕەنگە زۆربەی مسلمانان هەر نەشیان بیست بێت ئەوش ئەمەیە کە لە ناو خانەوادە هاتووچۆی مناڵان بۆ ئۆتاقی دایک و باوک هەروە بێ بەرنامە و بێ دەستور نابێ و ئەبێ ڕعاەتی نەزم و بەرنامە و کە ئاوا ئەبێت مناڵێوە هێشتا نەگەیوەتە حدێک کە بتوانێ خۆی سربەخۆ بە تەنهایی بێ یاریدانی دایک و باوک خۆراک بخوا و بڕواتە دەست بە ئاو و خۆی تەمیزکە مناڵێک کە تا حدودی پێنج ساڵ و شش ساڵ بێ ئا ئەوە دیارە کە هەمیشە لە لای باوکو دایکایەتی و نیازی هەیە بەوان شەو ڕۆژ لای ئەوانە و بە ڕۆژ لای ئەوانە بێ و خۆراک لای ئەوانە خۆ شەویش لای ئەوانە بەڵام مناڵێک کە گەیشتە ئەو حەبدەی کە بتوانە بۆ خۆی خۆراک بخوا و بۆ خۆی خۆی هەمیسکا و بتوانێت بڕاتە دەست بە ئاو و ئەو شتانەی کە پێویستە ئەنجامی با بۆ خۆی ئەو شتانەی کە پێویستە دیکا بتوانێت سەربەخۆ بیکا و نیازی نەما بێ بەوەی کە هەمیشە دایک و باوکی بەدەمیەوە بن وەک مناڵی حەوت ساڵ و زیاتر لەوە تا ئەگاتە حدودی دوانزە ساڵ و سیانزە ساڵ ئا ئەوە خوای تعالی فەرمێ هەمیشە هەمیشە ئیجازەی نییە دروست نییە و حەق نییە کە لە ئۆتاقی تایبەتی دایک و باوکاوێ سێ وەختی دیاری کردووە کە لەو سێ وەختا ئەبێ ئەو مناڵانە لە ئۆتاقی ترا بن غێری ئۆتاقی دایک و باوکیانە و ئەگەر نیازیان بوو بەوەی کە بڕۆنە ئەو ئۆتاقی کە دایک و باوکیان تایە ئەگەر احتیاجیان بەوە بوو شتێکیان لەوێ بوو دەبێ ئێزن وەرگن بە ئیجاازەوە بڕۆنا تاقەکە بن لە دەرگا ئجاازیان بدرێ جا دەرگا بکەنەوە بڕۆن شتێکیان هەیە هەڵیگرن و بڕۆنە دەر ئەمە مناڵانێک کە ئاوایان لێت کە سربەخۆ ببن و هەمیشە احتیاجیان نەبێت کە باوکو دایک بە دەمیانەوە بێ تا دوودی دوانزە و سیانزە ساڵ تا کاتێک کە هێشتا ئاوەزی ئەوەیان بۆ پەیان نەبووە کە فکری ژن و ئەو شتانەی کە ڕەبتی بە ژنانەوە هەیە بیکەن هێشتا ئەوە نەکەوتوەتە دڵیان کە میل پیا بکەن بەرەو لای ژنان حەز بکەن لە ژن و یا کچان حەز بکەن لە پیا و هێشتا نەگەیشتونەتە حاڵەتێک کە ئەگەر کچن دڵیان حەز بکا بەوەی کە لەگەڵ کوڕان سەرکاریان بێت لەگەڵیان بن و ئەگەر کوڕم حەز بکەن لەوەی کە لەگەڵ کچان سەرکاریان بێ و لەگەڵیان لەو لایش لە کاتێکەوە کە ئەو ئاوەزەیان بۆ پیا بوو لە کاتێک لە کاتێکەوە کە وایان لێ هات کە حەز بکەن لە ئەو جنسەکەی تر کوڕان حەز بکەن لە کچ و کچان حەز بکەن لە کوڕ ئالەو وەختەوە لەو کاتە بەو لاوە ئیتر هەر وەک پیاوی گەورە وەک ژنی گەورە ئەبێ ڕفتار بکەن و هەمیشە ئەبێ بە ئجازەوە بڕۆنا ئۆتاقی دایک باوکە جا ئێستا بۆ ئەوە کە ڕۆشنتر بێتەوە هەم بڕێکی دووبارە ئێڵێنەوە هەم زیاتر ڕۆشنێت ژن و پیاوێک لە ماڵێکان مناڵێکیان هەیە کە یەک ساڵە دو ساڵە سێ ساڵە چوارە پێنجە شەشە ئەوە هەمیشە دیارەکە بەلایانەوەیە و واجب نییە کە لە ئۆتاقی ترا بێ بەڵکو لە کاتێکا کە زۆر مناڵە هەر ئەبێ لەو ئۆتاقا بێ کە خۆیان هەن و ئەبێ هەمیشە بە لایانەوە بێت کە بە دەنگەوە بێت ئەمما ژن و پیاوێک کە مناڵێکیان هەیە کە بووە بە حەوت ساڵ هەشت نۆ دە یانزە دوانزە لباسیان داکەن و حاڵەتێکیان بێت وەک حاڵەتی کەسێک کە ئەخەوێ کە ئەوەش حەقی هەر ئینسانێکە و هەر مسلمانێک ئەبێ ئەوەی لە بیر بێ و ڕعاەتی حەقی خەڵکە و بیری بەلای ئەوە بێت هەروەک لە دوایە زیاتر تەوزیحە لێن لەو جۆرە وەختانە مزاحمی کەسنەدان دایک و باوک قەرارە لە کاتی نیوەڕۆە لە بینی نیوەڕۆ عسرا ئستا ئیتر ئەوە بە پێی عرف و عادەت و بەرنمەی ئەو کۆمەڵەیە یا سعاتێ بێ یا سعات و نیوێ یا دوو سعات لە بینی نیوەڕۆ عسرا لە نیوەڕۆ بەولاوە تا هەرچەندێک کە عادەت و عرفی ئەو کۆمەڵە وایە قەرار وایە کە ئەو دایک و باوکە لە حاڵەتی ئیسراحەتا بن و ئەو جلو لیباسەی کە لە دەرەوە ئەیکەنەبەریان لە بەریانانە بێ و ئامادەگی ئەوەیان نەبێکە کەسێک و ئاوەزی هەیە بۆیان بڕوانێ لێ لەو کاتا مناڵەکانیان ئەو مناڵانەی کە لە حەڵ ساڵ و بەرەو دوورن حەق نییە کە بەبێ ئجازە بڕۆنە ماڵەوە ئەگەر لازم بوو پێویست بوو کە بڕۆنە ماڵەوە ئەبێ بن لە دەرگا و کاتێکە باوک و دایک ئجازەیاندا کە بڕۆنە ماڵەوە بڕۆن و ئەگەر شتێکیان هەیە هەڵیگرن و دوو بڕۆنەوە دەر بۆ ئۆتاقی تایبەتی خۆی ئەوە یەکێک لە وەختەکان وەختێکی تریان دوای نوێژی عیشایە تا خەوتن کە نوێژی عیشا کرا ئیتر ئەبێ ئەو مناڵانە بڕۆنە ئۆتاق و ژووری تایبەتی خۆیان و حەقیان نییە بڕۆنە ئەو ئۆتاق و ژوورەی کە دایک و باوکیان لەوێ ئەگەر شتێکیان ئەویست احتیاجیان بوو بە شتێک ئەبێ ئجازە بگرن قبن لە دەرگا و بە ئجازەوە بڕۆن و ئەو شتێک کە یانەوێ هەڵی تر نزوو بێنە دەرەوە و دیارە ئەبێ لە ئۆتاقی تریشا بخەون و ئیجازەیان نێ لەو ئۆتاقی کە دایک و باوکیان تایەتی بخەون مەگەر لە کاتێکا کە زەرورەت بێ لە سەفرا لە جێەکە کە دوو ئۆتاق دەست نەکەوێ لە کاتێکا کە وەزعەتێک ئاوا بێتە پێشەوە کە ڕێک نەکەوێت کە لە ئۆتاقی ترابن ئەوە بۆ ماوەی کەم بۆ زەروەت قەیناکە ئەمما قاعدە و بەرنمەی ئەسلی ئاوایەکە لە ژوور و ئۆتاقی جیا بن و لەوێ بخەون وەختی سێهەم لە هەڵسانی دوای خەوە لە بەیانیا تا وەختێک کە نوێژەکە ئەکرێ نوێژی بەیان یعنی دوای ئەوە کە خەبەریان بووەوە و بێدار بوونەوە لە خەو تا کاتێک کە نوێژی بەیانی ئەکرێ دایک و باوک نوێژی بەیانیەکەن ئەو مناڵانە ئیجاازەیان نییە بڕۆنە ئۆتاقی دایک و باوک هەروە و ئەگەر شتێکیان ئەویست ئەبێ بن لە دەرگا و ئیجاازە برن و کاتێک کە ئیجاازەیاندان بڕۆنە ماڵەوە و ئەو شتێک کە یانەوێ هەڵی بگن و بێنە دەرەوە کەوابوو لە کاتی ئیسراحەتی نیوەڕە لە دوای نوێژی عیشا تا خەوتن و هەروە لە خەوتنیشە تا ئەگاتە بەیانی و بەیانیش تا کاتێک کە نوێژی بەیانی ئەکرێ ئالم وەختانە ئەو مناڵانە نابێ لە ئۆتاقی دایک و باوکبن و ئەگەر قەرار بوو بۆ شتێک بڕۆن ئەبێ بە ئیجازەوە بڕۆن و شتەکەیان ئەنجام بەن و زوو بگەڕێنەوە و بڕۆنە دەر بۆ ئۆتاقی تایبەتی خۆیان جا لە کاتێکا کە مناڵی خۆیان مناڵی هە ساڵ و نۆ ساڵ و دە ساڵ ئاوایە دیارەکە خەڵکی تر زۆر زۆر زیاتر ئەبێ ئەوە ڕعاەت بکەن وە ئەمما ئەو مناڵانەی کە لە دوانزە بەرەو ژوور ئەبن تقریبن لە کاتێکەوە کەیتر مەسلەی جنسی و بیر لە ژنکردن و بیر لە پیاوکردن ئەکەوێتە دڵیان ئالە وەختەوە ئیتر هەرواکەوتمان وەک ژن و پیاوی گەورن ئەبێت لە هەموو کاتێکا بە ئیجازەوە بڕۆنەوە تاکو دایک باوک ئەبێ ئۆتاقی تایبەتی خۆیانیان هەبێ جا ئەگەر بۆ شتێک احتیاجیان بوو چ لەو سێ وەختاوە چ لە هەر وەختی ترا وەک بێگانەیەک ئەبێ بن لە دەرگا و ئجازە بگرن و بڕۆنە ماڵەوە و دیارەکە کاتێک کارۆنە ماڵەوە بێ سەلامیش بکەن ئەوەشیان لەبێ فێر بکەن بڕۆنە ماڵەوە شتەکەیان وەرگرن و بڕۆنەوە دەرەوە و ئا ئەم بەرنمەیە هەرواکە ڕۆشنە داوای ئەوە تا کە ئینسانی مسلمان زیاتر لە یەک وتاق و ژووری ببێ ناکرێت کە مسلمانێ تەنها یەک وتاقی بێ مەگەر لە وەختێکا کە زەرورەتێک بێت و ڕێک نەکەوێت ئەگەر نا ئەسڵ ئەوەیە کە حتممەند زیاتر لە ئۆتاق و ژوورێکی بێ و لەبەر ئەوەی کە زۆر جار ئینسان بێ میوان نابێ قاعدەتەن مسلمان نابێ لە سێ ئۆتاق کەمتری بێ مەگەر لە وەختێکا کە ڕێک نەکەوێ ئەڵبەتە ئەگەر مناڵی لە حەڵ ساڵ بەرەو ژووری بوو ئەگەر مناڵی لە حەڵ ساڵ بەرەو ژووری نەبوو ئەکرێ دوو ئۆتاق و ژووری بێت ئەگەر کاتێ میوانێک هات لەو ئۆتاقەکەی ترا بێت ئەمما ئەگەر مناڵی لە حەڵ ساڵ بەرەو ژووری بوو ئەوە حتممە بێ ئۆتاقێکی بۆ خۆی و ژنەکەی بێ ئۆتاقی بۆ مناڵەکان بێ و ئۆتاقێکیش بۆ میوان ئەگەر بێ تازە ئەگەر مناڵەکانی تەنها کۆر نەبوون یا تەنها کچ نەبوون کور و کچ بوون ئەویش هەر داوای ئەوە کا کە ئۆتاقی زیاتری بێت کە کوڕان لە ئۆتاقێکا بخەون وە بچان لە ئۆتاقێکە ئەوەش زۆر نابەجێە و زۆر خەتەرە کە براو خۆش لە ئەو عمر و لەو سنەدا بە یەکەوە بخەون و لە یەک ئۆتاقا بن کە ئەگەر براو خۆشک نسبەت بە یەکتر شتێ نەکەوێتە دڵیان ئەو بوون بە یەکەوە هەڵیان ئەنێ بۆ ئەوەی کە زیاتر بیر بکەنەوە لە نامەحرەمان لە بێگانەکان و ئەوە کەم کەم ئەیان کێشەیە بۆ ئەوەی کە تووشی لادان لە ڕێگە و گمڕاهی کەوابوو ئەگەر ئینسانی مسلمان دەسەڵاتی بوو لا ئەقل حەقی ئەوەیە کە چوار ئۆتاقی بێ لای کەم سێ ئۆتاق وە ئەگەر ڕێکەوت چوار ئۆتاقی بێ کە ئۆتاقێ بۆ خۆی ئۆتاقێ بۆ مناڵەکانی لە حە ساڵ بەڕژووری بۆ کوڕان بەجیا و ئۆتاقی پیش بۆ بچان بەجیا و ئۆتاقی پیش بۆ میوان لەگەر بێت جاوەختی واش ئەبێت کە میوانیشی ژن و پیاوە بن ئەوە لەو کاتای تر بە ناچاری ڕەنگە مجبور بن کە مناڵەکانیان شەوێ دووشە و لای خۆیان بخەوێنن تا میوانەکان دەبێن ئەوە حاڵی زەرورەتە و ناچاریە و پێنان ئەمما ئەسڵ ئەوەیە کە ئاوا بێ کە وتمان بەداخەوە ئەم دەستورە هەروە کە وتمان نەناسرا و غەریبە و هەر نەبیسراوە لە لای زۆرە لە مسلمانان بۆیە زۆر مسلمانان بێ مبالات بوون بەمە و لە عینی ئەوە کە ماڵ دروستکردن زۆر سادە بووە کۆمەڵی ئیسلامی ئەگەرچی زۆر شتی تریان هەروە بە تەقلید و شوێن کەوتنی پێشینیان ڕعاەت کردووە کە بەریان لەمە نەبووە لە کاتێکا کە توانیویانە زیاتر لە یەک ئۆتاق دروست کەن وەک ئیمڕۆ نەبووە کە خەرجی زۆر بێ و زۆری تێکچێ چون بۆیان بەیان نەکراوە و ئەوانە کە ئەبواە ڕۆشنیان کردەوە هەر خەبەریان لێ نەبووە یا ئەسڵەن باسیان بۆ خەڵک نەکردووە ئەوسە مردم ئاوا هاتوون کە ئێستاش لە دێهاتا وەختی وایەکە ژن و پیا و کوڕ و کچ و میوان و ژن و پیاو هەمووی بە یەکەوە لە یەک ئۆتاق و لە یەک ژوورا ئەخەون کە زۆر زۆر ناشەرعیە و شتێکی حرامە و بۆ ئینسانی مسلمان شتی ئاوا دروست نییە و ئا ئەم بەرنمەیە ئەبێ ئەوانەی کە مسلمان و ئیمانیان دامەرزاوە بەو شتانێک کە لەمەوە پێشوتومانە ڕعاەتی بکەن و بیکەن بە باو و بیکەن بە ڕسم و یاسا لە ناو کۆمەڵدا کە ئەو وەزعەت و حاڵەتە نابارە کە هەیە بە تایبەت لە دێهاتە لەبەر چێوە خەڵک زیاتر ئاشنا بن و نزیک بکەونەوە و کو عادەت برن بە ئادا بۆ ڕسومی دێنێ فەرمێ یا ئەیها الذین آمنوا بانە کاتە ئەوانەی کە ئیمانیان هێناوە کە ئەگەر دوانزە ساڵان ئەفەرمێ بە ئەوانەی کە لاتان هەن لەو بەردە و کەنیزەکانە لەو عبد و کەنیزەکانە لەو سێ وەختا بە ئیجازەوە بێنە ناو ئۆتاق و ژوورەکەتان و هەروە ئەو مناڵانەتان کە هێشتا نەبێونەتە حاڵەتێک کە حەز بکەن بە جنسی تر یعنی کچان حەز بکەن بە کوڕان و کوڕان حەز بکەن بە کچان هێشتا نەگەینەتە ئەو حاڵەتەی کە دڵیان بە یەکترەوە بێت و حەز بکەن لەو جۆرە شتانە مەسەلەن نەگەیشتونەتە سیانزە ساڵ و چواردە ساڵ و ئەوانە ئەوانەی کە نەگەیشتونەتە ئەوێ با سێ جار لە شەو ڕۆژە ئەگەر گەرەکیان بوو بێنە ژوورەکەتان ئۆتاخەکەتان بە ئیجازەوە بێن من قبل صلاة الفجر بل لن يجي بياني وحين تضعون ثيابكم من الظهيرة وكاتك لباس كانت لبر أكن وإصلاحة أكن لكاتني وراء ومن بعد صلاة العشاء ودواي يجي عشاء ثلاث عورات لكم آه، أو سي وقتا سي وقتا ك آه، أبي وە خوا زانایە و کە هەر کارێک ئەیکا بەجێ ئەیکا کە ئەزانێ هەر ئەوە مەسلحەتە و هەر ئەوە بەجێیە و لەبەر ئەوەیە کە ئەو قانون و بەرنمەیە نردووە کە قانون بەرنمەیە کە بەجێیە و غێری ئا ئەوە نابەجێیە و ئینسان بەرەوە و کاتێک کە مناڵەکانتان گەیشتنە حاڵەتێک کە حەز بکەن لە جنسی تر کوڕ حەز بکا لە کچ و کچ حەز بکا لە کوڕ لە دەوری سیانزە و چواردە بەولاوە با هەروەک ئەوانەی کە پێش لەوان بوون هەروەک پیاوی گەورە و ژنی گەورە هەمیشە ئجازە بگرن هەمیشە بە ئزن و ئجازەوە بێنە ناو ئۆتاقتانتانەوە کذلک یبین الله لکم آیاته والله علیم حکیم و ئاوا ئاەتەکان و فەرمانە ڕێڕۆشنەکەرەوەکانی بۆ ئێوە بەیانەکە و دەریانەخا و ئەو زانایە و بەجێ کارکە دوای ئەوە حکمێکی تر بەیانەکە فەرمانێکی تر سادرەکە ئەفەرمێ لەو پێش وتومانە کە ژنان چۆن خۆیان داپۆشن چۆن کراس بکەنە بەر و چۆن سەرپۆش و ڕووسەری بن بەسەر و ملیانە با ئێستا شتێکی ترماوە ئەویشتان بۆ بەیان بکەین فەرمێ ئەگەر ژن زۆر پیر بوو گەیشتە حاڵەتێک کە ئیتر بە تەمای شوکردن نەبوو و نیشتەماڵ بوو بوو وای لێ هاتبوو کە ئیتر لە هاتوچۆ و لە کار و فعالیت و ئەوانە کەوت بوو ئەوە قەیناکا وەک ژنەکانی تر خۆی دانەپش قەیناکا وەک ئەوان سەرپۆش و رووسەریەکەی نا بەسەر و ملیا و قەیناکا وەک ئەوان کراسی ئاوا شۆر و ئاوە جۆرەی کە لە پێشاویان کراوە نەکاتە بەری ئەکرێ تۆزێ کەمتر لەوان خۆی داپۆشی ئەڵبەتە نا بۆ مانایەکە خۆی بەرەڵاکە بەڵام واجب نییە و پێویست نییە کە وەک ئەوانی تر بە تەواوی خۆی داپۆشێت جا فەرمێ ئەوە ئەتوانێ وانەکە ئەمما ئەگەر ئەوش هەر جوان خۆی داپۆشێ وەک ژنەکانی تر ئەوە خۆ باشترە والقواعد من النساء اللاتي لا يرجون نكاحا فليس عليهن جناح أن يضعن ثيابهن غير متبرجات بزينة أو جنا بيشتجعنا أوانيك داكوتون دمالا وتربة ماي شكر دنين ئەوە قەیناکە لادان لە ڕێ و گوناح نییە بۆیان کە لیباسەکانیان لەبەریان بکەن و خۆیان دانەپۆشن ئاوا کە ژنانی تر ئەبێ خۆیان داپۆشن بە شەرتێ خۆیان نەڕازێننەوە و خۆیان ئارایش نەکەن و زینەت نەکەن کە خەڵک بۆیان بڕوانن. بەڵام لەگەڵ ئەوەشا کە قەیناکە وەک ژنانی تر خۆیان دانەپۆشن و ئەن یستعففن خیر لهن ئەگەر خۆ بگرن ئەگەر هەر خۆیان داپۆشن و وەک ژنەکانی ترکرن ئەوە باشترە بۆیان والله سميع عليم واژنەوایە و زانایە ئەبی سێک هەرکەس شیاڵێ بەپێی ئەوەی کە ئەڵێ محاکەمەیەکا و جەزا و سزایەداتەوە و هەروا ئەزانێ هەر کەس نیەتی چیە و ڕەفتاری چیە و ئاوا محاکەمە و محاسەبەی ئەکا و لەگەڵی ئەژێت و دوای ئەوە فەرمانێکی تر سادرەکە ئەویش ئەوەیە کە بڕێک کەس هەن لە ناو کۆمەڵا کە پێیان ناکرێ خۆیان وەسیلەی ژیانی خۆیان کەس بکەن توانایی ئەویان نیە کە کەس و کار بکەن ئەوانە بۆ ئەوەی کە بتوانن بژین بۆ ئەوەی کە ژیانیان ببەنە سەر حەقیان بەسەر هەموو کەسەوە هەیە ئەوانە ئەتوانن بە ئزن و ئیجازەوە بڕۆنە ماڵی ئەم و ئەو و لە خۆراکێک کە هەیە لەو ماڵا بخۆن ئەسڵ بۆ ئەوان قاعدە و قانون بۆ ئەوان ئەوەیە کە لە ماڵی هەموو کەس بابەتە غەیری ماڵیەتی لە ماڵی هەموو کەس ئیجازەیان هەیە کە بخۆن بڕۆن لە خۆراکێک کە لەوێ هەیە بەشدار بن چون ئەگەر وانەبێ لەبێ نەچن خۆیان ناتوانن ژیانی خۆیان تەمین بکەن و وەسیلەی ژیانی خۆیان بەدەست بێنن ئەسڵ و قانون بۆ ئەوان ئەوەیە کە لە هەموو جێگایەک حەقیان هەیە کە بخۆن مەگەر ئەوەی کە کەسێ بە ئاشکرا منعیان کا و بڵێ کە من ئجازە نییە کە لە شتینی بخۆن ئەوە لەو کاتابێ خودداری بکەن و نەڕۆن مەگەر ئەوەی کە زەرورەت بێت و ئەگەر لەو شتە نەخۆن تووشی زەرەروزیان من کە لەو کاتا ئەگەر چی منعیشیان کرێت هەرکیان هەیە و ئەتوانن بخۆن ئەمانە ئەم چەند تەبقەن ئەوەی کە نابینابێ ئەوەی کە شەل بێ و ئەوەی کە نەخۆش بێ کە ئەمانە ناتوانن زۆرتریان ناتوان کەس کار بکەن کە ئجاازیان هەیە لە ماڵی ئەم و ئەو خۆن دیارە ئەبێ بە ئجاازەوە بە سەلامکردنەوە بڕۆن و لە کاتێکا بڕۆن کە زانن ئەوان پێیان ناخۆش نییە جاکە چوونە ئەوێ حەقیان هەیە لە خۆراکێک کە لەو ماڵە هەیە خۆن و هەروە بۆ ئەوەی کە علاقە و رابطەی ناو خزم و ناو خزمەکان لەگەڵ یەکە محکەمتر بێت و زیاتر بە یەکەوە بن و زیاتر نزیک بن لە یەک بۆ ئەوە قانونێکی دامەرزاندووە کە چەند کەسی ناو بردوون لێرە کە فەرمێ ئینسان ئەتوانێ بڕواتە ئەو ماڵانە و لەو ماڵانە خۆراک بخوا و لەگەڵ ئەو ماڵانە نابێ وەک بێگانە ڕفتارکە آخر قانونێک هەیە قاعدەیەک هەیە بۆ ئەوەی کە ئینسان ئیجازەی نییە لە ماڵی بێگانە شتێ بخوام مەگەر خۆی ئیزنی پێدابێ خۆی ئاشکرا وتبێتی کە ئیجازم هەیە بخۆی یا داوەتی کردێ یا بە جۆرێک گەیانبێتی کە ئیجازە هەیە بخۆی ئالە وەختا حەقی هەیە و ئیجازەی هەیە بۆ بێگانە کەسێک ئیجازەی نییە شت لە سەروەت و ماڵی ئەو استفادە لێ بکە خۆراکێ بخوا مەگەر ئەوەی کە خۆی ئیجازەی دا بەڵام بۆ ئەم خزمانە کە ئێستا ناویان ئەبا قانون بەرعکسی ئەوەیە بە جۆری ترە کە قانون ئەوەیە بێ ئیجازە ئەتوانێت شتخوا مەگەر ئەوەی کە خۆی منال کرد هەم دەڵێنەوە کە بۆ بێگانە حەق نییە ئیجازە نییە شتێک بخوا لە ماڵی مەگەر ئەوەی کە ئیجازەی دابێ ئەگەر ئزن و ئیجازەی دابوو ئەتوانێ بخوا ئەگەر ئیجازێ نەدابوو ناتوانێت بخوا بەڵام بۆ ئام خزمانە کە ئێستا ناویانەبا ئەگەر ئیجازێ نەدابوو ئەتوانێ بخوا لازم نیە ئیجازەی ئاشکرای پێبا بەڵام ئەگەر من ئایکرد وتی حەقم یە بخۆی ئالە وەختا ناتوانێت بخوا کە ئەوانش ئا ئەمانە ماڵی باوک ماڵی دایک ماڵی برا ماڵی خۆشک ماڵی مام ماڵی پور خۆشکی باوک ماڵی خاڵۆ ماڵی پور خۆشکی دایک و ئەو ماڵانەی کە کلیدیان لە دەستی ئەوایە وەک ئەوەی کە کەسێک هاوسێی چوبێ بۆ سەفەر وە کلیدی ماڵەکەی دابێتە لای ئەو وتێتی چاودێری لێ بکە و لەوێ بخەوە و سەری لێبە کە ئەویش ئەتوانێت کاتێک ئەروە ئەگەر شتێ لە ماڵەکە هەیە شتێ خۆراکی لی بخوا چونکە ئەوان ئاعتمادیان پێکردوە کلیدیان داوەتە دەسی دیارە ڕازین کەشت بخوا مەگەر ئەوەی کە من عیبکەن و بڵێن حکومیت خۆی و هەروە ماڵی دۆسێک کە بەڕاستی دۆست بێت عالم چەند ماڵا ئینسان بۆ ئەوەی کە احساسی بێگانە بوون نەکا بۆ ئەوەی کە هەست نەکا بەوەی کە جیای لێیان بۆ ئەوەی کە زیاتر لە یەک نزیک بن و خۆیان جیا لە یەکتر نەزانن قاعدە ئەوەیە کە کاتێکە چووە ئەو ماڵانە ماتڵ نەبێ تا ئجازەی ئاشکرای پێبن و بەدەم بڵێن کە دێ ئەو شتە بخۆ حتا ئەتوانێ خۆی بڕاتە سەر ئەو خۆراکە مەسەەن بڕاتە سەر یەخچالەکە سەلاجەکە شتێ دەربێنێ و بیخوا و یا لە کاتێکا کە سفرە ڕاخەن و خۆراکێدانین لەو خۆراکە بخوا مەگەر ئەوەی کە بزانێ پێیان ناخۆشە و ئجاازیان نییە ئەگەر زانی پێیان ناخۆشە و ئجاازیان نییە ئەوە نەیخوا بەڵام ئەگەر شتێک دەرنەکەوت نەیان وت حەق نیە بخۆی ئەوەی تر ئەتوانێ بخوا ئەگەر چی نشیان وت پێ بخۆ و ئەوە زۆر مهمە بۆ ئەوەی کە ئەم خزمانە زیاتر خۆ لە یەکتر نزیک بزانن چونکە ئەگەر حەقی نەبێ لەو ماڵە بخوا تا ئجاازەی بم ئیتر وای لێت کە هەست بەواکە احساسی ئەوەکە کە ئەو کەسە لێ بێگانەیە بۆیە بەبێ ئجاازە ناتوانێت لەو ماڵە کەوابوو ئەگەر کەسێ چووە ماڵی دایکی چووە ماڵی باوکی چووە ماڵی هەرکەم لەوانەیە کە لێرە ناویان براوە ماڵی دۆسی کەسێکە دۆس و ڕفیقیەتی بەڕاستی ئەوە بێ ئەوەش کە ئجاازەی بن ئەتوانێت شتێک خوا بەڵام ئەگەر زانی حەز ناکەن و ئجاازیان نیە لەو کاتە ناخ مەنعتان ناکرێ لەوەی کە مەنعیان ناکرێ ئەوانەی کە نابینان ئەوانەی کە شەلن ئەوانەی کە نەخۆشن کە لە هەر ماڵێک خۆراک بخۆن چونکە نیازیان ئەبێبەوە و ئەگەر ئاوانە بێت ڕەنگە تووشی زەرەر و زیان بن و هەروا ئێوەیش خۆتان قەیناکە مەحدودیەت نیە بۆتان مەنع نیە کە لە ئا ئەو چەند ماڵە بخۆن هەروا کە مەنع نیە لە ماڵی خۆتان شت بخۆن لە ماڵی باوکەکانتان و دایکەکانتان و ئەوانەی کە لە پێشە ناومان بردن ليس عليكم جناح أن تأكلوا جميعا أو أشتاتا جا کاتێکیش کە لەگەڵ یەکێک لەوانە جەم بوونەوە چونە یەکێک لەو ماڵانە لەگەڵ باوک لەگەڵ دایک لەگەڵ برا لەگەڵ خۆش وەغێری ئەوانە کە لێرە ناوبران دروسە بە یەکەوە دانیشن شت کۆن و دروسە جیاجیا و هەرکام لە کاتێکە یا هەرکام لەلایەکەوە دانیشن ئەگەر چوونە ماڵ یەکێک ئالەوانە ماڵی باوک دایک برا، خۆشک، مامە، خاڵۆ، پوور، خۆشکی باوک یا خۆشکی دایک، لە ئەو ماڵەی کە کلیلەکەی بە دەستتانەوەیە و لە ژێر چنی ئێوایە، وەک ئەوەی کە لە پێشا وتمان و وەک ماڵێکە لە ڕەهنا بێ یا غەیری ئەوە و ماڵی دۆستتان کە دۆستی بەراستی بێ، ئەوە لە کاتێکا کە شتێ ئەخۆن ئەکرێ بە یەکەوە بیخۆن و ئەکرێ هەرکام بە جیا، ماڵانەوە ئەوە سەسلام کەن لە سەر خۆتان دوعای خێر بکەن بۆ خۆتان ئەگەر چوونە ئەو ماڵەوە کەسی تیانە بوو ئەوە دوعای خێر و سەسلام لە سەر خۆتانەکەن و ئەگەر کەسی تر بوو هەر لە خۆتان خزم و دۆستن و نزیکی یەکن سەسلام کردن لەوان هەروەک سەسلام لە خۆتانە سەسلام لە خۆتان بکەن دوعای خێر بۆ خۆتان بکەن کە ئەوە ئەو سەسلام و دوعای خێرە ڕێز لێنانێکە و بەڵکو ئێوە ئەوانە ببیسن و وەریان گرن و لەبیرتان بێ و لەبیرتان نەچێتەوە کە بەکاریان بێن و بەپێی ئەوانە ئەمەن دوای ئەوە شتێکی تریش هەیە کە زۆر مهمە و ئەبێ تەوەجۆی پێ بکرێت زۆر گرنگە هەر لە سورەی نورا کە بەداخەوە زۆر کەس تووشی ئەبن و وا ئەزانن کە شتێکی شکۆلەیە و زۆر مجازات و سزای لەسەر نییە کە ئەویش ئەبێ بەیان بکرێت شتەکە ئەوەیە کە کەسێ نسبەتی زیناکردن لە کەسی تر لە ژنێک کە پاکدامەنە تووشی زنا و کاری ناشەرعی نەبووە و بە ژنێکی پاکدامن ناسراوە وەک چۆن کەسێ لە ناو قەڵایەکا بێ ئاوا وا لە ناو قەڵای پاکدامەنیە کەسێ ئەو ژنەی کە ئاوایە متهمی بکە ئەوەی کە زنای کردووە بڵێ کە زنای کردووە و تووشی ئەو کارە ناشرعە بووە ئەوە تووشی گوناهێکی کەبیرە گوناهێکی زۆر گەورە بووە کە ئەگەر تەوبە نەکاو لەسەری بڕوا تا آخر خۆی متعاال لە ئاەتێکی تر هەر لەو سوورە ئەفەرمێ کە لە دنیا و قیامەتە ئاکەوێتە بەر لەعلەتی خوا و عذابێکی گەورەی بۆ هەیە و غافڵن لە ئائەو جۆرە ئیش و کارانە و ئەسڵەن هۆشیان بەلای ئەو کردارە زشتەوە نیە و موئمن و ڕێی حەقیان ناسیوە و تەسلیمی بوون و لەسەری دامەرزاون کەسێک کە ئەوان متتەهەم بکا و بڵێ کە تووشی زنا بوون لە دنیا و لە ئاخرەتە لەعنەتی لێ ئەکرێ و ئەکەوێتە بەر غەزەبی خوا و بەتەواوی ئەداتەوە جەزایەک کە بەجێی خۆیە و دروسە و ئەبێ بدرێتەوە و ئەو ڕۆژە ئەزانن کە خوا حەقە و دروسە و ڕۆشنۆکەرەوەی هەر شتێکە و بە هەر کردەوەیەک جەزای مناسبی خۆی ئەداتەوە و شتێک بێ جەزا و پاداش نایەوەێتەوە ئەوە جەزای قیامەتی ئەو تهمەتدانە و ئەمما لە دنیا ئەفەرمێ ئەوانەی وا تهمەتی زنا ئەدەن لە ئەو ژنە پاکدامەنانە ئەبێ چوار شاهد بێنن چوار شایەتی مسلمانی ڕێک و پێک بێنن کە شایەتی بن چوار پیاو کە ئەو کارەیان دیوە و بە تەواوی چاویان لێوە بووە کە ئەو کارە ئەنجام بووە ئەگەر چوار شایەتیان نهێنا فەرمێ ئەوە هەشتا داریان لێبن هەشتا شەلاقیان لێبن و دوای ئەوەش هەرگیز شایەتی تریان لێ قبول مەکەن مەحرومیان بکەن لە ئەو ئەرزش و یاعتبارەی کە هەر مسلمانێ ئەبێ لە کۆمەڵی ئیسلامیا دیوێ کە ئیتر دوای ئەوە دادگای ئیسلامی ئالامەکە کە ئەو شخصە بە هیچ جۆر لە هیچ شتێکە شایەتی لێ قبول ناکرێت ئینسانێکی ناڕێک و نادروسە و بۆ ئەوە ناشێت کە بگیرێ بە شارێت لە شتا و دوای ئەوە فەرمێ ئا ئەوانە نە ئەو ژنە پاک دامەنانە ئا ئەوانە لە حدودی بەندگی و عیباەتی خوا لایە دەرچوون و لە دینداری خارج بوون مەگەر ئەوانەیان کە تۆبەیان کردێت دوای ئەو کارە و ئەو فەسادە کە باریان هێناوە ئەو وەزعەتە خراپە کە باریان هێناوە بوون بە سەبەبی لە کەدارکردنی شەرەف و ئەرزشی ژنێکی پاکدامن ئەوەی کە ئاژاوەیان خسوەتە ناو خانەوادەیەک یا چەندها خانەوادە ئەو بە سادە و ئەو ئاژاوە هەڵگرن و لای بن و بڕۆن تاسرا بکەن بەوەی کە درۆیان وتوە و هیچیان بەو ژنە پاکداوێنەوە نەدیوە و کارێک بکەن کە ئەسەری ئەو کردەوە نابارە و زشتیانە لە بین بچێت و لە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 وتنی و هەوڵ ئەدا بۆ ئەوەی کە لە جیای ئەو کارە فاسدە نابارە کە کردوویەتی کاری باش بکا و ئیسڵاح بکا و ئابڕووی ئەو ژنە بسێنێتەوە کە موتەهەمی کردووە. هەم ئینسان ناتوانێ بەندەی خواابێ ئەڵبەتە زۆری تریش هەن تەنها ئەمانە نین بەڵام ئەگەر ئینسان ڕعاەتی ئامانە بکە زۆر شتی ئەنجام داوەوە ئەکرێ بۆ ئەوانەی تریش لە ئەوانەی کە بەڕاستی زانان وە لە قورآن و لە سنەتی پێغمەری خوا ئاگادارن پرسیار بکەوە زیاتر ڕێگای بەندگی خوا بناسێ و زیاتر بێ بە ئەهلی تەعهد و ئەوەی کە خی متعاال دایناوە ڕعاەتی بکە تا خۆشببختی دنیا و ئاخرەتی دەستکرێت بەڵام شتێک هەیە کە زۆر پێویستە تەوەجوی پێ بکرێت لە دوایە بێ ئەوە بەیان بکەین ئەویش ئەوەیە کە تەنها لە کاتێکە ئەنجامدانی هەر کردەوەیەکی چاک نەفعی هەیە سوودی هەیە بۆ ئینسان وە دووری گرتن لە کردەوەی خراپ سوودی هەیە بۆی کە ئیمانی دامەرزابێ و ئەنجامدانی ئەو کردەوە چاکە دووری گرتن لەو کردەوە خراپە لە دەرونیا جێگیر بوو بێ و لە دڵیەوە هەڵقڵێ کە ئەگەر وانە بێ هیچ سوود و فیدەیەکی بۆ نیە جا بۆ ئەوەی کە ڕۆشن بێتەوە مثالێک دێنینەوە ئەگەر هەروە کە لەمەوە پێشوتومانە مناڵێک ئەلف و بێ پێ بڵێن بەڵام یەک و دووجارێ پێ بڵێن کە هەر ئەوەنە لە دڵیا بمێنێتەوە تا ئەویش یەک دووجارێ بیخوێنێتەوە دوایی لە بیری بچێتەوە ئەوە ناوێژرێ کە خوێنەوارە و ئەزگو بێ ئەزانێت بە یەک جار و دووجار پێوتنی و هەروە ئەوەی کە ئەو یەک جار و دووجار بێخ بیخوێنێتەوە ناوێتە خوێنەوار تەنها لە کاتێکە ئەبێتە خوێنەوارکە ئەو ئەلفوبێیە زۆر بۆی خوێنرابێتەوە و ئەویش خۆی دوایی زۆر دەوری کردێتەوە و زۆر پیاچوبێتەوە بە جۆرێک کە ئاوا لە دڵیا جێگیر بووبێت کە ئیتر هەرگز لە بیری نەچێتەوە و هەر کاتێک کە بیەوێ بیخوێنێتەوە بتوانێت ئالە و تاتا ئەوێژرێکە ئەمە خوێنەوارە و هەروە هەروەک لەمەوە پێشوتومانە ئەگەر پیاوێکی پیاوێکی نەخوێنەوار خوێنەوارێ دای بنێەوە یەک کتێبیشی پێ بخوێنێتەوە لەبەر ئەوەی کە هەر لەو کاتا ئەتوانێ ئەو شتانە بخوێنێتەوە و دوایی تر نازانێ یەک لا پەڕێش بخوێنێتەوە ئەوە پێناوێژ دەی خوێنەوار بەوەی کە ئەو کتێبەی خوێندوەتەوە لەگەڵ خوێنەوارەکە ئەوە بە خوێنەواری حەسێب ناکرێ لەبەر ئەوەی کە لە دڵیا جێگیر نەبووە و دانەمەرزاوە لەسەر ئەوە شتێک بووە هاتووە بە دەمیا و تەواو بووە هەروە کردەوەی چاکیش تەنها لە کاتێکا سوودی هەیە بۆ ئینسان کە لە دڵیا ڕیشەیدا کوتابێ دامەرزابێ لەسەر ئەوە ئیمانی وا دامەرزاوێ کە هەر کاتێک کە بیاوێ ئەو کردەوە چاکە ئەنجام بە ئاوانە بێ کە لە دەستی دەرچێت لە بڕێکاتە ئەنجامی با بەڵام لە دڵیا پیشەی دانە کوتابێ هەرواکە کردەوەی خراپیش لە کاتێکە ئینسان لە دەستی ڕزگار ئەبێ کە بەڕاستی لە دڵی دەری هێنابێ نە ئەوەی کە لە دڵ یا مابێ تەسمیم و عزمی لەسەر ئەوە بێت بێوێت کە ئەو کردەوە ئەنجام با بەڵام لە ڕواڵەت و لە زاهران لێ دوورکەوێتەوە کە ئەگەر مثلا ئینسانێک قەستی لەسەر ئەوە بوو کە شەراب بخواتەوە ئەگەر لە ظاهری شابۆی ڕێکنکەوێ بیخواتەوە ئەو هەر خەریکە شەراب بخوا هەر بە شەراب خۆر حەسێ بکرێت لە لای خوا هەرواکە ئەگەر ئینسانی قەستی ئەوە بوو کە خێر و ئەحسان کا زەکات با لە ڕێخوا ئەگەر ماڵ و سەروەتیشی نەبوو ئەوە هەروەک ئەوەیە کە زەکات با لە ڕێخوا ئەوە مهمە کە ئینسان ئیمان ئاوا لە دڵیا دامەرزێک کە بێ بە سەرچاوی کردەوەی چاک و دووریکردن لە کردەوەی خراپ ئەمما ئەگەر ئیمانەکە دانەمەرزابوو لە دڵیا ئەگەر کردەوەی چاکی کرد ئەوە بە هیچ حەسێت ناکرێ و ئەگەر کردەوەی خراپیشی ئەنجام نەدا لەبەر ئەوەی کە لە دڵیایەکەبی کا و قەستەتی لەسەری هەر بە خراپکار لایخوا ئەنووسێ جا لەبەر ئەوە پێویستە کە مسلمان چەندجار بگەڕێتەوە بۆ ئەو باسانەی کە لەمەو پێش کراون و بە تایبەت زۆرتر گوێبا بەو باسانەی کە لەبارەی ئاخرەت و بەهشت و جەهنم و دادگای خواوە کراون لەمەو پێش و زۆر لەسەر ئەوانە بمێنێتەوە بەڵکو خوتەعاال تۆفیقی بە کە ئیمان لە دڵیا جێگیر بێت کە وای لێ بێت ببێتە ئەهلی کردەوەی چاک و وای لێ بێت کە هەروەک چۆن ئەو خوێنەوارە هەروەخت گەرەکی بێ کتێب بخوێنێتەوە ئەتوانێت بخوێنێتەوە ئەویش هەروەخت گەرەکی بێ کردەوەی چاک ئەنجام بە بیدا و کردەوە خراپەکان ڕیشەی ریشەیان لە دڵی هەڵکنرێن بە جۆرێک کە یا هەر کردەوەی خراپ ئەنجام نەدا یا ئەگەر جارێ لە دەستی دەرچوو ئەنجامیدا بە زووترین کات بگەڕێتەوە و تۆ بکە و بڕاتەوە بۆ لای خی خۆی و داوای لێبوردن لێکاوە داوای لێ بکە کە ئەو تەوبە و ئەو کردەوە چاکانەی کە دوای تەوبەکەیکا خوتان زەمانە هەر ئەو زەمانەی کە ئینسان ئەگەر باش سرنجی باتەوە ئەزانێت کە هەر کەس ئاقیبەتی چۆنە ئاقیبەتی ئیمان و ئەمەڵی ساڵق چییە ئاقیبەتی کوفر و خراپکاری چییە هەر زەمانە خۆی دەریەخا کە هەر کەس نەتیجەی چی بووە و بەچی گەیوە و چ سەرنجامێکی دەستکەوتووە قەسم بە زەمانە بێگومان بێشک ئینسان هەر ئینسانێ وا لە خوسر و زیانکاریە نەتەنها سوودی دەست نەکەوتووە لە ژیانی دنیاە و لە تجارەتی ژیانی دنیاە بەڵکە سرمایەکەیشی لە دەست دەرچووە خۆیشی لە دەستداوە مەگەر ئەوانەی کە ئیمانیان هێنا ئەوانەی کە ڕێی بەندگی خۆیان ناسی و تەسلیمی بوون و لەسەری دامەرزان و ئەوانەی کە کردەوە چاوەکانیان ئەنجامدا وەک ئەو کردوانەی کە لەمە پێش بەیان کران